بەناوی خوای گەورە میهرەبان شادمان لە ئەڵلقەیەکی تازەی بەرنامەی پرد بە ئێوەی بەڕێز و خۆشەویستا بگەین بەڕێزە ئەم شۆکە باز لە بابەتی پرۆژەی بچوو بەکەین سەرەتا لەوە دەپرسین پرۆژە خۆی چییە تا بزانین پرۆژەی بچووک چییە باز لە هەنگاوەکانی دروستبوونی پرۆژەی بچووک دەکەین هەروەها بە دوای نمونونەکانی دروستبوونی پرۆژەی بچوو بەکەین لە جیهان و لە لای خۆشمانە بۆچی کەم کەس بە دوای دروستبوونی پڕۆژەی بچووکدا هەوڵ دەدات؟ هەروەها کاری کێیە تەمویل یان پارەداری پڕۆژەی بچووک بکات؟ ئەم پرسیارانە و چەندین پرسیاری دی ئاڕاستەی مامۆستای بەڕێز مامۆستا عەبدوڕەحمان ناکەین. مامۆستا سەرەتای پرسیارمان با لەوە بێت پڕۆژە چییە؟ جارێ ئێمە بە دوای پڕۆژە بگەڕێین بزانین چییە، دواتر پڕۆژەی بچووک چییە؟ بەڵێ. بسم الله الرحمن الرحیم دەڵێن هەر شتێک بۆ ئەوەی پێی بوترێ پرۆجێکت یان مەشروع یان پرۆژە دەبێت چوار سیفەتی بەلای کەمەوە تێدابێ سیفەتی یەکەم ئەوەیە کە چالاکیەکە ینی پرۆژە چییە پرۆژە چالاکیەکە کە تایدا دەرامەتێک کە زۆربەی کات مرۆییە تێیدا بەکارهێنرێ دواجار خاڵی دوم ئەوەیە کە بڕێکی دیاریکراوی پارەش خرج دەکرێت تایدا سێەم بە هیوای ئەوەی چاوەڕوانی ئەوەی لەو پرۆژەیە قازانجێکت دەستکەوێ چوارەم، لە کاتێکی دیاریکراودا قازانجەکەت بێتە دەست، نەک یانی ئیتر دە ساڵ بڕوا و تۆ هیچ قازانجێکت دیار نەبێ، پێی ناڵێن پڕۆژە. کەواتە بێ هەوڵێکی مرۆیی بە خەرج بدرێ، بڕێک لە پارەی دیاریکراو بخرێتە کارەوە، سێیەمیشیان ئەوەیە کە چاوەڕوانی ئەوە بکەی کە سوودێکت پێ بگەیەنێ لە کاتێکی دیاریکراودا. کەواتە پەیوەندی بە بەرنامەڕێژییەوە هەیە. بەڵێ. کەواتە بڵێن ئەمە بە شێوەیەکی گشتی پڕۆژە گەورە بێ بچووک بێ ئاوای بەڵام ئێمە باس لە چی بکەین؟ باس لە پڕۆژەی بچووک ئەڵێن ئەم سەردەمە لە هەر کەس بپرسی باس لە پرۆژەی زۆر گەورە دەکا. پرۆژەی گەورە هی کەسێکە کەوا بڕێکی یەکجار گەورەی دیاری نەکراوی پارە و پووڵی لەبەر دەستدا بێ. دیارە ئەوە لە جیهاندا ئەو نەوعە کەسانە زۆر کەمن. ئەمە جۆرێک لە نائومێدی دروست کردووە بۆ تاک کە تاک ئەڵێ لەم سەردەمە بڕێکی یەکجار زۆری پارەت نەبێ ناتوانی تۆ پڕۆژە ئەنجام بدەی ئەمە نائومێدی بۆ تاک دروست دەکا و بێکاریش بۆ تاکەکە دروست دەکا بۆیە دەڵێن ئەم سەردەمە شتێک پەیدا بووە مرۆڤایەتی تایدا لەبەر ئەوەی کەمینەیەک توانیویانە بڕێکی زۆری پارەی لەبەردەست بێ و پرۆژەی گەورە بکاتەوە وەکو بازرگانە گەورەکان بەڵام ئەو تاکانی تر ناتوانن پارەی وایان هەبێ گەڕانەوە هەیە لە دنیا لەسەر ئاستی هەموو دنیا ئێستا بەرەو شتێک کە پێ ئەوترێ سمۆڵ بزنێس واتە کاری بچووک ی بەمانایەکی تر پڕۆژەی بچووک ئەم بچووکە کە ئێمە لە ئینگلیزی پیاڵێن سمۆڵ بچووکتریش بۆتەوە حتا پێ ئەوترێ مایکرۆ ینی زۆر ورد ینی پڕۆژەی زۆر ورد چالاکی زۆر ورد ئەنجام ئەدرێ کە تایدا مرۆڤ ئەتوانێ بەو چالاکیە بچووکانە بۆ پڕۆژە بچووکانە پارە بێنێتە دەست جا ئەم پرۆژەیە کە پێ ئەوترێ پرۆژەی بچووک لەسەر چەند شتێک خۆی بنیات ئەنێ یەکەمیان لەسەر پیشەگەری ینی ئەو کەسێک کە بەتەمایە پرۆژەیەکی بچووک ئەنجام بدا پیشەیەک ئەدۆزێتەوە لەو بوارە ینی ئەو پیشەیە بۆ نمونە ئەشێ پیشەکە ئەنی لە بواری خواردەمەنی بێ ئەشێ لە بواری بازرگانی بێ ئەشێ لە بواری کشت و کاڵی بێ پیشەیەکە لەو پیشانی کە جاران ئەگەر تەماشای کۆمەڵی کوردەواری بکە جاران تاکێک پێش ئەوەی نازناوی ناوچەی هەبێ نازناوی پیشەی هەبوو ئەیانوت فڵانە کەس دارتاش وانیە فڵانە کەس ئاسنگەر فڵانە کەس لە حیمچی فڵانە کەس ئەوە هەموو ئەم ناوانە فلانی کەبابچی فلانی ئەبانە ئەم ئەم پاشگرە پیشەییانە بە زۆر ماڵ و عائیلەوە هەبوو ئەوە بەڵگەیە لەسەر ئەوەی کەوا ئەو بنەماڵانە ئیشیان کردووە پیشەیەکیان هەبووە ئێستا مرۆڤایەتی دەگەڕێتەوە سەر ئەو حاڵەتە قەدیمە کەوا تاک پیشەیەک لە پیشەکانی ئەم سەردەمە لە کۆندا هەبووە بە شێوەیەکی تازە بە شێوەیەکی بچووک ئەیدۆزێتەوە ئیشی تیاکە دووەم کە ئەڵین بچووک ئەبێ ژمارەی ئەندامەکان تیایدا چەند بێ دەڵێن بە پێی ژمارەی دانیشتوان لە شوێنێکەوە بۆ شوێنێکە ئەگۆڕێ لە وڵاتی یابان بە کەسێک ئەڵێن ئەم فلانە کەسە خەریکی پرۆژەیەکی بچووکە ئەگەر پ کەسی لەگەڵ دابێ لە وڵاتی یەگرتوەکانی ئەمریکا بە پرۆژەیەک ئەگەر 25 کەس ئیشی تیا بکەن دەڵێن پرۆژەی بچووک لە وڵاتە عەربەکان وەکو مسر ئەگەر دە کەس کۆ ببنەوە خەریکی پرۆژەیە بن پێ ئەڵێن پرۆژەی بچووک لەم هەرێمەکان وەکو ئێمە وەک هەرێمی کوردستان سێ کەس تا پێنج کەس کۆبێتەوە خەریکی کارێ بێ پڕۆژەی بچووکە سێ هەتا پێنج پێوترێ پڕۆژەی بچوو کەواتە بەم حاڵەتە لە وڵاتێک بۆ وڵاتێکی ترش بکەوتە ژمارەکەی کەمە ئەم کەسی کە ئەم پڕۆژەیە ئەنجامەدە ئەو سەرمایەی کە لە بەردەسێتی سەرمایەکی کەمە سەرمایەکی کەمە ئەم سێ تا پێنج کەسە سەرمایەکیان لە بەردەستایە بە هەر پێنجیان ڕەنگە دە وەرەقەیان هەبێ بۆ نمونە دەست بە ئیشێ بکەن دەست بە کارێک بکەن لێرە ئیدارە و ئەوەی ناوێ لە پرۆژەی بچووکە دەڵێن خاوەنی پرۆژەکان خۆیان بەڕێوەبرن خاوەنی پرۆژەکان بەڕێوەبەری پرۆژەکەشن کەواتە ئەوە نییە خەڵکێکی زۆر هەبێت و ئیداری هەبێت و مۆزەف و ئەوانی هەبێت هەروەها ئەو بەرهەمانی کە بەرهەمی هێنن بەرهەمێکی سادە و ساکارن خاڵێکی تر ئەوەیە کە ناو کۆمەڵگە ناوخۆیەکە پێویستی پێیەتی یعنی ئەگەڕێن تەماشاکەن ئەم ئەم شارە چ بابەتێک هەیە لە دروستکراوێکی خۆماڵی زۆر پێویستی پێیەتی و لە هەمان کاتیشدا کەمە ئەو بڕە ئەلەوێەوە ئەو کەسانە دێن ئەو شتە ئەدۆزنەوە کە دۆزیانەوە مەبەستیان ناردنە دەرەوە نییە بۆ وڵاتان شتێکی گەورە بێت لە پێداویستیەکانی شارێکە شارۆچکەیەکە شوێنێکە ئەو ئەو شتە دروست دەکەن هەروەها ئەڵێ ئەو ئەو ئەو ئامانج لەم پرۆژە بچووکە ئەوەیە کە بەم حاڵە بێ لە کەمترین ماوەشە پاریان دەست دەکەوێتەوە ینی ئەشێ ڕۆژانە بێ ئەمڕۆ بەیانی دەست بە ئیشەکەکەن ئێوارە پاریان دەست دەکەوێت یا هەفتانە یان مانگانە بەم شێوازە زووتر پارەکە دێتەوە دەستیان جاڵێن ئەشێ ئامانج تیایدا بە جۆرێک بێ کە بۆ بەدەستێنانی قازانجێک بێ بە دڵنیایی من و تۆ تاکێکین بۆ خۆمان بۆ ئەومە بەستەمانە یان چەند ئەشێتیایی ئەوە بێکە ینی خاوەن پرۆژەیەکی گەورە پێویستی بە تۆ بە من و بە چەند کەسێکی در هەیە پرۆژەی بچووک ئەنجام بدەین تۆڕێک لە بینی خۆمانە دروستکەین ئەم شتە بچووکەی کە تۆ دروستێکەکەی ئەمەی من دروستێکم ئەو دروستێکە ئەو ئەیخاتە بەشێک لە پرۆژەیەکی تری گەورەتر یان کۆمەڵێک کەسی ئێمە بێکارین چەند پڕۆژەی بچوک بچوک هەیە کەسێکی خاوەن پڕۆژەی گەورە ئەتوانێ هەلی کار بدۆزێتەوە بۆ چەند کەسێکی تر تا ئەو پرۆژە بچووکانە ئەنجام دێت بڵێ مامسە بەس پێویستی بەەوە نیە ئەرزیەتێک دروست بێ بۆ پرۆژەی بچوک میسانن ئەگەر پێویستی بە بەعدێکی قانونی نییە یان یان هەر بەبوونی بازاری ئازار مرۆڤەکان دەتوان پرۆژەی ئەم پرۆژە بچووکانە پێڵن پرۆژەی ماڵ یانی هیچ هیچ مەسلەیەکی یاسایی تێدا نییە لە سەرەتاوە پرۆژەیەەکە تەنانەت شوێنیشی ناوێ ئینسان مرۆڤەکان لە ماڵی خۆیاندا دەست بەکارە بن بەم جۆرە پرۆژانە کە زمانی زوو هەبووە ئێستاش گەڕاوەتەوە کە خەڵک لە نێو ماڵی خۆیەوە پرۆژەی بچووک ئەنجام دەدا مامسە هەنگاوەکانی دەستکردن بە پرۆژەی بچوکۆ لە چی دەست پێەکە یعنی ئایا قۆناغی یەکەمی هەیە یاخۆ هەر مرۆڤێک بڕیاری دا کە پرۆژەیەک ئەنجامدا ئەتوانێت بچێ ئەو ئەدەواتانەی کە پێویستە بۆ بەرهەمهێنانە خۆی زیاتر لەسە بەرهەمێنان وە ساوارڕاستم ئەتوانێت ئەو ئامێرە دەست بخات و دەست بک بە بەرهەمهێنانی ئەو شتومەکە کە دەیەوێت ئێمە ڕاستە ئێماڵێن ئێستاکە خەڵکێکی زۆرمان هەیە ئەم پرۆژە بچووکانە کە ئەمڕۆ لە دنیادا باوێتی بەو ناونیشانانە دەست پێکا لە زۆربەی وڵاتان ئەڵێ ئێمە لە زۆر بەرنامی تررا لە بابەتی تررا ئاماژەمان پێ کردووە کە ئێستا دروشمێک بۆ ئەمە پیا بۆ بە ناوی بۆ نمونە دروشمی ئەڵێ لە ماڵەوە دەست پێ بکە ئەمە دروشمێکە ئەین تۆ پرۆژەیەکی وا بچوو بتێ لە ماڵەکەی خۆتۆ دەست پێکە یان لەژێر دروشمی ماسییەکم بدەرێ بەو مانایی کە وتمان من هەموو ڕۆژێت تۆ ماسیەکم دەیتێ ئەشێت ڕۆژە لە ڕۆژان نەم دەیتێ کەواتە ئێستا دروشمەکە بۆ بەچی بۆ بە فێرم کە چۆن ماسی بگرم فێرم کە چۆن ماسی بگرم کە فێر بوو چۆن ماسی بگری ئەم ئەم کاتە خۆت دەیگریت و خۆت دەتوانی بیبەخشی جارێکی تر کەواتە پرۆژەکان لەژێر ئەم جۆرە دروشمانە ئێستاکە دەست پێەکەن کە پڕۆژەی بچووک دواجار وردە وردە گەورە دەبێت دەڵێن یەکەم خاڵ یەکەم هەنگاو لەم پرۆژانە وەڵامی ئەم پێنج پرسیارە ئەدەیتەوە کە یەکەمیان بریتە لە وەڵامی پرسیاری چی ینی ئامانجت چییە ئەتێ چی بکەیت چی دروستەکەی بە تەمای چی دروست بکەیت ئەم بە تەمای چی دروست بکەیە بزانە ئەڵێن بۆ بۆ بۆ شتێک ماوە لەم دنیاە کەس دروستی نەکردبێ ئێستا من و تۆ لە خەیاڵی بین دروستی بکەین پرسیارێکی ئاوا لە خۆتەکەی وەختی ئەڵێی چی دروستکەم ئەڵێن تۆ بەتەمای چیت تۆ بە تاقی تەنیا لە ماڵێکدا دەتوانی چی بکەی نا دەڵێن بەشەریەت و مرۆڤایەتی لە ئەنجامی ئەم پێشکەوتنە گەورانەی بەدەستی هێناوە هەموو پێشکەوتنێک لەگەڵ خۆیدا گرفتێکی دروست کردووە ئەو گرفتانە گرفتی ڕۆژانەی بچووکن تۆ دەتوانی لەو گرفتە بچووکە چیەک بدۆزیتەوە شتێ دروستکەی بۆ نمونە دەزانی وڵاتێکی زۆر گەورەی وەکو وڵاتە یەکگرتوەکانی ئەمریکا وەکو هەموو وڵاتەکانی تر دەڵێ یەکێک لە پێشکەوتنە گەورەکانی دنیا چیە مۆبایلە وانە پیاوان کە پانتۆڵ لە پێکەن شوێنێکیان هەیە مۆبایلەکەی بە قایشەکەیان و ئەبەستن و تایدا ئەنێن وانە خۆشنان لە ئەوروپا پانتۆل لە پێکەن لە لای ئێمەش ئەمە ئەمە لە ئەمریکا و بیگرە تا گەیتە لای ئێمە ژنان ئەگەر پانتۆلیش لە پێ بکەن مۆبایل لە پانتۆل نابستن وەکو پیاوان بە بەردەوامی ئەیخەنە کوێوە ئەیخەنە جانتاوە دەڵێم گرفتێ لە گرفتەکانی مۆبایل لە هەموو وڵاتانا چیە کە تەلەفۆنەکەی ئەگەر مۆبایل لە جانتا بوو لە لای ئافرەتان زۆر جار ئەڵێ دەرەوەی باز نییە لە شوێنی زۆر قەڵەباڵغ و داپۆشرا و سۆپەر مارکێتەکانی شاو لە نێو جانتا ئەڵە دەرەوەی باز نییە کەواتە ئافرەت گرفتێکی بۆ دروست بوو کە مۆبایل لە کوێدا بنێ ئەم ئەم حاڵەتە کەسێک دێ بیر لەوە ئەکاتەوە کە شتێک دروست کە بۆ ئەوەی کە مۆبایلی ئافرەت لە نێو جانتانە بێ لە دەرەوە بێ چۆن بێ ئەم ئەم شێوازە ساکارانە ئەبێتە پرۆژەیەک هەزارانی لێ دروستەکە دوجار کۆمەڵگە پێویستی پێبێ بەس یەک مەسلەی زۆر گرنگی شەیە کە ئەو کەسانی ئەم پرۆژە بچووکانە ئەکەن ئەبێ ماف ئەبێت فکرەکەیان نەدەزرێ کە ئەوش بابەتێکە لە پەرلەمانەکانی دنیا یاسایەکێ بە ناوی یاسای پاراستنی موڵکیەتی فکری کە تۆ شتێ دروستەکەی بە ناوی تۆ ئەبێ بنووسرێ جارێکی تر کەس بۆی نییە بیبات و غەڕامەی گەورە دێتە سەری ئەمە خاڵێک کە زانیمان چی ینی ینی گرفتێکی گەورە هەیە پێشکەوتنێکی گەورە هەیە گرفتی وردە وردەی دروست کردو بۆ ئەم گرفتە وردانە ئێمە ئەتوانین وەڵامانەبێ مەسەرن خاڵی دوم ئەوەیەکە چۆن دروستیکەین ینی چۆن ئەم ئەمە دروستکەین کاتێکە ئەڵین چۆن بۆ مانایی چۆن دەست پێ بکەین لە هەنگاوی سێیەمدا ئەبێ باس لەوە بکەی چەنی تێدەچێ چەند چی چۆن چەند سەتای دەستپێکردن چەندی ئەوێ باشە ئەگەر چیمانزانی چۆن دروستمان کرد چەندی تێچوو هەمومان دابین کرد ئەمجا پرسیاری لەکوێ لە چۆ ئەی فرۆشی یعنی شوێنێکمان دۆزیوەتەوە لەگەڵ کەسێکا ڕێککەوتوین لەگەڵ خاوەن سۆپەرمارکێتێکا ڕێکەوتووین ئەمەت بەوەندە ئەدەینێ تۆ بەوەندە بیفرۆشۆ ئەوەنەی بۆ من ئەوەنەی بۆ تۆ لەگەڵ دوکانێکی بازاڕا ڕێککەوتووە ئەو کەسە ئافرەتە پیاوە گەنجە هەر کەسێکە ئەم کارە ئەنجامەدا ئەبێ بازاڕێک شوێنێک بۆ سەرفکردنی شتەکانی بدۆزێتەوە ئەنجا پرسیاری پێنجەم کەی کەی دەست پێ بکە کەی دەست بەم پرۆژەیە بکە کاتێکە زانی چی ئەوێ چۆنی ئەکا چەندی تێچێ کەی دەست پێەکە لە چۆ ساغیەکاتەوە ئەم پێنج وەڵامە هەبوو پرۆژەی بچووک لای من و تۆ هەر تاکێکی تر سەرگری بەڵام ئەم سەلوانە گرفتی هەر ئەساسی لەو پرۆژانە نەبوونی تەمویل بێ ئایا گرنگ نییە لێرە بە دوای سەرچاوەکانی تەمویل بگەڕن چکە یەک لە خاڵەکانی ئەوی بوو چەندی تێچێت بەمیل ئایا دەکرێت بە سیستەمی باقی دابین بکریان حکوومەت یان دەوڵەمەندەکان بە چ سیستەمێک بە دوای تەمویلا بکەڕ بەڵێ ئەڵێن ئەم پرۆژە بچووکانە ئەگەر سەرەتا لە جیهاندا یەکێک لەو کەسانی کە تەمووی لێکە ڕەنی دەوڵەت داواکە لە چێ داواکە لە با بڵین دەستگایەکی نێودەوڵەتی بۆن بوون لە دەستگایەکی نێودەوڵەتی هەیە سەر بەنەتەوە یەکگرتوەکان کە لە کوردستانی شابوونی هەیە UNDP UNDP مانای ڕێکخراوی نەتەوە یەکگرتوەکان بۆ گەشەپێدان ئەم ئەم گەشەپێدانە یەکێک لە ئەرکەکانی بریتە لە یارمەتیدانی خەڵک بۆ پرۆژەی بچووک کە لە زۆربەی وڵاتانە ئەم ئەم UNDP بە هاوکاری لەگەڵ وەزارەتی کار و کاروباری کۆمەڵایەتی ئەبنێ سەرچاوەیەک بۆ پێدانی قەرزی بچووک بۆ ئەوەی لە ماوەی ئەوەندە ساڵە بدرێتەوە بەو دەستگایە بەو شێواز مەسەرن ئەشێت بە شێوازێکی تر بێ کاڵێن دەستگایەک هەبێ ئەم کارە بکە وەکو چی ئێمە لە وڵاتی خۆمانە شتێکمانێ پێڵێن بەرنمەی خێرخوازی بەرنمەی خێرخوازی لە زۆربەر رادیۆکانی هەرێمی کوردستان هەیە بەرنمەی چوزانم خێرخوازی یان یارمەتیدانی هەژار لە زۆربەی بەرنمەی رادیۆی و تەلەفزیۆنی هەرێمی کوردستان و عێراقدا هەیە دەڵێن ئەمە ئێستاکە جۆرێکە لە جۆرەکان کەوا هەر باسی هەژاریەکە ینی تۆ ئەمڕۆ کەسێک ئەبینی نەخۆشە لە ڕووی بەرنمەیەکی خوێرخوازی شتێکی بۆ پیاکەی ئەم تا چاکەبێتەوە دە کەسی تر نەخۆشەکەوێ خۆ ئەمە هەر بریتیە یارمەتیەکی باشە بەس ئەمە نەبۆتە هۆیەک بۆ هۆکارەکان کە بتانی تەمویل بۆ پرۆژەی بچوک بدۆزیتەوە بەمانایەکی تر ئەم بەرنامە خێرخوازیانەی کە لە وڵاتانی پێشکەوتوو ئەزمونیان هەیە لە رادیۆ یا لە تەلەفزیۆن یا لە کەناڵە قەزائەکان بەرنامەی خێرخوازی وەکوش لای ئێمە نییە هەر یارمەتی فەقیر بدا یارمەتی فەقیر فەقیر تاو نابێ ئەمڕۆ تۆ دەوڵەمەنی بەیانی فەقیرەبی ئەمڕۆ تۆ لەشە ساغە بەین تۆ نەخۆشەکەوی کەوتە تاو نەبوو کەوتە لێرەوە بەرنامە خێرخوازیە جیهانەکان چیەکەن دێن پرۆژەیەکیان هەیە وەختێک کەسێک فەقیرە لە ماڵێکدا یان پەککەوتەیە دەڵێن کوڕەت هەیە ئەڵێ بڵێ کچت هەیە لە ماڵەوە بڵێ ئیشێک کارێک بە تەمویلێک لە لای ئەو بەرنامەیەوە ئەدرێ بە کچەکەی یا بە کوڕەکەی لە ماڵەوە دەست بە پڕۆژەیە بکا بۆ ئەوەی ئیتر بە ڕاستی دەوڵەمەند بن ئەمە ئەمە خاڵێکی گرنگە کە بەرنامە خێرخوازی ڕادیۆ و تەلەفزیۆن و فەزایەکانی لای ئێمە ئەبێ شێوازی کارکردنیان لە پێدانەوە بگۆڕێ بۆ ئەوەی کە بڵێ کوڕتان کچتان تۆ یارمەتی ماڵێکە دەی هەتیویان هەیە وانە کەسێکی بێ سەرپەرشت و بێ باوکە هەتا کەی دوای پانزە ساڵەکە وازی لێ دێنێ ئەڵێ خۆ لە پانزە ساڵی تر ئەو مناڵە پێی ناوترێ هەتیو ئەی باشە بۆ نایەی بڵێ کەسێکتان هەیە بە تەمەن بە مانایەکی تر لە سەرووی پانزە ساڵ کارێکی بۆ دۆزینەوە یارمەتیە دەین بۆ پرۆژەیەک بۆ ئەوەی کە بەڕاستی ئەویش ببێتە ئەلیەد العولیا خیر من الید السفلا دەستی بڵند بێ بتوانێ ئەو خاڵێکی تر لای ئێمە ئێمە کە وڵاتێکی مسلمانین زەکات زەکات هەشت صنفی هەیە بۆ ئەوەی کە تەمویل بکا لای ئێمە تەنها و تەنها ئەدرێ بە شتێک کە پێی ئەڵێن هەژار بۆیە قەت هەژاری لە وڵاتی ئێمە کۆتایی پێ نایە بۆ چونکە بە بەردەوامی ئەدرێ بە هەژارەکە کە پارەکەت دایە دەستی هەژارەکە پارەکانیش کەم کراوە تۆ لەوانەیە کەسێک ملیاردێر بێ زەکاتەکەی چەند ملیار دینار بێ یا چەند ملیۆن دینار بێ بە ملیۆنی ئێستا کاتێک کە ئەوەندەی ورد دەکاتەوە پ هزار پ هزار بەم و بە و بە و بە و ئەی خوات هەر بەشی خواردنەکە بەڵام کەسێک ئەگەر ئەگەر زەکاتەکەی کەسێک مەسەرەن 100 ملیۆن بوو هەر ملیۆنێکی بێنێ کە ئەک دەوەرەقەیەک ئەمڕۆ کەمتر لە ماڵێکی هەژاردا کەسێک پرۆژەیەکی بچووکی بۆ دابنێ ئەو پڕۆژە بچوکە ئەتوانێ ئەو ماڵە بژێنێ بۆ هەتا هەتایە و پارەی لا خۆشەویستەکا و دێتە دەستی و ئیتر ئەبێتە کەسێکی زۆر گەورە و پڕۆژەی وا دروست ئەبێ ئەمەش مەسەلەیەکی ترە کە زەکات لە وڵاتی ئێمە فەقیری لە فەقیری دەرنەهێناوە چونکە خەڵکی فێری پڕۆژە نەکردووە خەڵکی فێری دەستپانکردنەوە کردووە و بە کەم کەم بیداتێ و بیخوا خاڵێکی تر ئەوەیە کە بەڕاستی بانکی ئەهلی، بانکە ئەهلیەکان ئەتوانن بە قەرز بدەن بۆ ماوەیەکی دیاریکراو، قەرزی کورت کەم کەم بۆ ئەوەی کە خەڵک بتوانێت پرۆژەکانی خۆی یان دەوڵەمەند وەکو ئەوەی کە ئاگداری بووین کەسێک خەڵاتی نۆبڵی وەرگرت کەسێکی بەنگلادیشی کە توانیوێتی زۆرترین ڕێژەی هەژاری لە بەنگلادیش کەم کاتەوە بەچی بە پێدانی پێنج وەرەقە بە قەرز بۆ ماوەی ساڵێک ئەو کەسانە دوای ساڵەکە دێنەوە بونەتە خاوەن پڕۆژە و ئیشەکانیشان لە بچوکیەوە دەست پێکردوە و هەموشیان ژنی بێوەژن، کەسی هەتیو، کەسی هەژار، کەسی کەم دەرامەت هەمو پێگەیشتن هەمون بون بون بە شت تاک ئەتوانێ خۆی لە ڕێگەی ئەو شتەی کە کۆی ئەکاتەوە کۆمەڵە شت هەیە زیادە مەسرەفی ئەکا گەڕان زۆرەکە هەندێ شتی تایبەت زیادە مەسرەفیە ئەی خوا و ئەیخواتەوە هەنێ جلوبەرگی زیادەیە ئەیکە ئەمانە لە خۆی گرێتەوە شتێک کۆ ئەکاتەوە لە ماوەی ساڵێکە ئەتوانێت پارە کۆکاتەوە بۆ پرۆژەیەک بەم شێوازە ئەتوانی بڵێ ئەمانە هەمووی هۆکاری تەمویل و پارە پێدانە بۆ پرۆژە بچووکەکان مامسە باسی بانکەکان کرد بەڵام ئەمە وەکو وڵاتانی ئیسلامی مامەڵە لەگە ئەو بانکان ناکەین کە فائیدە وەرەگرن میسالان ئێستا لە کورسانی خۆشمان هەیە خۆ ئەسڵان چەندین بان کراوەتەوە کە باز لەوەکە پشتگیری لە پرۆژەی بچووگەکە کە هەتا قەدەری دەفتەرێک دلار یان دههزار دلار ئەدات بە خەڵکە بەڵام کە کاتی فیدەوە کە ئایا ئەوش پێویستی بەوە نییە کە حکومت بێتە ناو مەسلەکانەوە هاانی ئەو بانکانە بدەکە پژیری هەژاران دەکەن بە پێدانی قەرزەکانیان و بەکەمکردنەوەی فیدە کە بێتە تەنها لە لانی ڕسوماتەوە بێ بۆ ڕێزگرتن لە پسپۆڕێتی دەبێت دەر بۆ پسپۆڕێتی من نییە باسی ئابوووریەکە بەڵام ئەوەندە هەیە کە ئەم باسە باسێکە لە وڵاتانی جیهاندا ئێستا وڵاتانی گەورەش ینی لە ئەنجامی ئەم قەیرانە ئابوووریە ئێستا خەریکە فائیدە ئەکەنە سفر فائیدە لەسەر قەرزەکان ئەکەنە سفر بۆ ئەوەی کە لەو قەیرانانە ڕزگاریان بێ خاڵێکی تریش ئەوەیە کە شێوازێکی تر هەیە لە کاری بەنق مەرجێ پارەت داتێ بەو شێوازە بەڵکو خۆی پرۆژەی هەیە تۆ لە نێو پرۆژەکەدا بەشداری ئەەکەیت و سەحمت ئەبێت لەوێدا ئەمە باسێکی ترە ئەکرێ بە شێوازێکی تر ئەم وردەکاریانەی بانق چۆن ئەتوانێ تاکێک لەگەڵ بانقا چکە مە بەڕاستی لە وڵاتی مێشتا تاک مامەڵی لەگەڵ بانقا نییە یعنی خەڵک لە وڵاتی ئێمەگە پارەشی بە لای خۆی هەڵێگرێ مامەڵی ئێمە لەگەڵ بانکی حکوومەت و لەگەڵ ئەم بانکە ئەهلیانەی کە ئێستا هەیە بە تایبەت ئەم ساتە وەختانی کە قسەی تیاکەین هەر لەم ماوەیە پێنج بانکی ئەهلی لە عێراقدا بۆ یەکەمین جار لە حوتی پێنجی 2009 بەیەکەوە لە سەرتاسەری عێراقدا بەیەکەوە گرێدران لە ڕێگەی ئینتەرنێتەوە کەواتە خەڵک بە ئاسانی ئەتوانێت مامەڵە لەگەڵ بان قاپکە لە ڕێگەی ئینتەرنێت وەکو وڵاتانی تر بەڵام شێوازی ئیشکردن و کارکردن تایە و پرۆژە ئەمە ئەوە ئەتوانم بڵم لە کەسی پسپۆر بەپرسین باشتر بڵ مامۆسا ئێمە با بە دوای نمونە بگەڕێن نمونەی پرۆژەی بچووکە لە جیهانە کامل ئەو پرۆژانێس ئەمە هەر باز لە پرۆژە ئەکەین بەڵام دەبێت شتێک لە زهنی بینەر دروست بکەین کامانن ئەو پرۆژە بچووکانەکە گرنگە ئێمە بایەخیان پێ بدەین و بۆ ئەوەی بتوانین هەنا ئابوووریەکە کەمێک پشت پێ پشت ڕاست ڕاستە ئەڵێن ئێستاکە پرۆژەی بچووک ئەوانەی کە ینی وەکو نمونە وڵاتان خەڵکی هەژار خەڵکی کەم دەرامەت گەنج بێکار خەریکین کۆمەڵشتە بۆ نمونە بۆ نموونە ئێستا لە ئەنجامی پێشکەوتنی کۆمەلگەی مرۆڤایەتی و لە ئەنجامی جوانبوونی خانووبەرە لە ئەنجامی ئەوەی کە ڕووبەری پانتایی سەوزایی لە ماڵەکانە کەم بۆتەوە زۆربەی ماڵەکان حەزیان لێ لە ماڵەکانیانە سوزانم نەمامی سەوز هەبێ زیندوو ڕاستەقینە هەبێوە نیە گوڵی بەرسێبەر هەبێ ئەمە لە چۆ ئەیکڕی تۆ جوجار ئەچتە دەرەوە لە نەمامگەیەک ئەی کڕی ئەو نەمامگەیە لە کوێ ئەهێنێ وانیە حتمما لە شوێنێک چێنراوە و وەکو تۆ بووە بە گوڵ ئەمە ئێستا خەڵکانێک هەندێک لاو هەن کاریان نییە هەندێک ئافرەت هەن لە ماڵەوە تەنانەت لە زۆربەی وڵاتانە ئەڵێ ئەو وڵاتانی کەەوە سربانی ماڵەکەی خۆی بە نایلۆن داپۆشیوە گوڵ و نەمام لە تۆوە بۆ شتڵ دوجار فرۆشتنی بە نەمامگەیەک ئەمە یەکێکە لە جۆرەکانی پرۆژی بچوو یان پرۆژەی مەسەن جۆرەکانی خواردەمەنی یعنی ئێستاکە ئەم شوێنانی کە پێی ئەوترێ با بڵێم وتێ لە گەورەکان یان با بڵین چێشتخانە گەورەکان ئەم چێشتخانە گەورانە خۆ خواردنی زۆر جۆراوجۆر پێشکەش دەکەن، بەڵام لەگەڵ پێشکەشکردنی ئەم جۆرە خواردەمەنیانەدا جۆرێک لە زەڵاتەی دیاریکراو هەیە، جۆرێک لە ترشیاتی دیاریکراو هەیە. ئەم ترشیاتە دیاریکراو و ئەم ئەم زەڵاتە دیاریکراوەی کەوا لە لەو شوێنانە لە لە لە چێشتخانە گەورەکان، لە چێشتخانەی ئوتێلەکانێ پێشکەش ئەکرێ دواجار خەڵک دروستێکە. خەڵک چۆن دروستێکە؟ خەڵک ئەتوانێ لە ڕێگەی ئەگەر. ئەگەر کچێک لە ماڵەوە کاری نەبێ تەنانەت کوڕێکیش تەنانە ژنێکیش ئەتوانێت لە ڕێگەی با بڵم دلیلی دروستکردنی جۆرەکانی زەڵاتە لە ڕێگەی ئەو کەناڵ لە فەزایانی کە جۆرەها کەناڵ هەیە لە خواردەمەنیە وەکو فەتافیت و هاوجۆرەکانی دەتوانێت ئەو جۆرانە بزانێ کە ئەو هەرسێری کەناڵێکەکە بە سێری کەناڵێکی وەک کە کتێبێک ئەخوێنێتەوە کتێبێکی لەو جۆرە ئەخوێنێتەوە لاوێک کەسێک کوڕێک کچێک ئەتوانێت جۆرێک لە زەڵاتی دیاریکراو جۆ لە ترشاتی دیاریکراودا بێنێ بە تامێکی دیاریکراو کە خەڵکێکی تر نتوانێت بەو شێوازە دروستیکە دوجار ڕێکەکەوە لەگەڵ چێشخانەیەکی دیاریکراودا ئەمان بۆی ئامادە ئەکەن و بۆشی ئەبەن و لەوێ ئەفرۆشتێ ئەبنە بەشێک لە یانی دە کەس ئەتوانێت ببێتە دە بەشی بچووک بچووک لە چێشخانەیەکی گەورە ئەمە چیت قسە ئەەکەی ئەمە دۆزینەوەی چیەکەیە چۆنەکەیە کوێ لە کوێی دۆزیتەوە شوێنەکە کوێ بەم شێوازە ئەوە جگە لەوەی کە نمونەی تر زۆرە وەکو ئەوانەی کە نمونە کلاسیکەکانی قدیم ینی لە جاتی ئەوەی تۆ یارمەتی کەسێبەی توانی ینی وەکو باسی زەکاتم کرد ئەتوانێ مەچینەیەکی درومان بۆ کەسێ بکڕێ شتی پێ دروستکە ئێستا مەسەن گرفتێک هەیە یعنی ئافرەت دەچێتە بازار شەقامەکانی ئێمەمانان لەو جۆرە شەقامە نییە کە بتوانێت بە ئاسانی عەربانەیەک پاڵێ باشە مناڵ تەنها لە باو شەکرێ لە باوەشکردنی مناڵ هەردوو دەستی ئافرەتەگرێ ئەگەر دەستێکی نەگرێ چیتر هەیە ئافرەتێک بیری لێ بکاتەوە کوڕێک کچێک بیری لێ بکاتەوە کە دروستیکەی بیر و بۆچوونێک ئەفکارێک لە ئینتەرنێت ئەیدۆزیتەوە لە سایتێکا ئەیدۆزیتەوە لە گۆڤارێکا ئەیدۆزیتەوە لە وڵاتێکدا بینیوتە کە ئافرەت بتوانێت مناڵی خۆی هەڵگرێت و عربانەش نەبێت چونکە عربانەت بۆم شقامانە دەست نادە عربانی منە یعنی ئەمە شتێکە دوای بە ژمارەیەکی زۆر دروستەکەی ئەفرۆشرێتەوە دوجارە بێ بە کارگەیەک بە بەردەوامی ئەڕە ڕەنگە زۆر خواردەمەنی هەبێ وەکو پسکیت و کێک و هەموو ئەم بابەتانە وەکو مادەیەکی خام وایە بەڵام بە جۆرێکی تر ئەڕازێنرێتەوە بە جۆرێکی تر تەغلی فکرێ هەندێک دەستکاری تری لەگەڵ ئەکرێ ئەبێ بە خواردنێکی تر ئەبێ بە شێوازێکی تر ڕووی ئەوەی هەیە لە شوێنی تررا بفرۆشتێ شوێنێکی بۆکەیتەوە لە شوێنێکی ترە بڕوانە کاشیەک لە ئەرزە کاشیەک لە دیوارە سیرامیک مەسەرن کاشی سیرامیک باش نییە شوشە یعنی تۆ هوەرمەندێکی دەسڕنگینی کوڕێک کچێک بێکارە لە ماڵەوە ئەتوانێ وێنە بچێشێ لەسەر ئەو جۆرە جامانە لەسەر ئەو جۆرە کاشیانە ئەمانە توانێت ئەو کاتە لەو حەیە بێت توانێت شعرێ بێت توانێت شتێک بێت توانێت لەسەر خەزەفێ بێ مانە هەمووی هۆکارن کە ئەمڕۆ لە جیهاندا خەڵک ئەیکا بەم شێوازانە یان خەڵک چوزانم تەوقەی هەیە قردێ لێی هەیە ساکارە بەڵام دەستکاری تری تیا ئەکا شتی تری پێوە ئەبەستێ شتی تری پێوە ئەکا ڕەنگی تری لێ ئەدا بە قوماش تەغلیفی ئەکا جارێکی تر ئەمانە هەمووی من بینیومە ئەم هەموو گۆڤار و ڕۆژنامانەی کە ئێستا لە هەرێم و لە عێراق و لە دنیادا هەیە وڵاتانی تر گەنج ئەدێ دێت ئەمانە تەغلیف ئەکا بە پەڕۆیەکی جوان بە شێوازیکی جوان چەندین یاری مناڵان لە بووک و بووکەڵە و شتی تری لێ دروست دەکا لە شتی ناوماڵ لە زینەی ناوماڵ لە شوێنی وادا کە دواجار هەست ناکەی ئەم نایلۆنە نێوەندەکەی کاغەزی ڕۆژنامەیە چونکەمە مەسلەیەکی یەکجار گرنگە بەڵێ مامۆستا زۆربوونی پرۆژەی بچووکە لە وڵاتانە ئایا پەیوەندی بە دەخلی تاکەکانەوە نییە بۆ نمونە ئێستا بۆچی لە وڵاتی من کە پرۆژەی بچوو گەلە گەلە کەمە یان هەر نییە ئەگەر ئەو ناوەی لە بم کەچی دەبین لە وڵاتێکی وەکو مسرە دنیایەک پرۆژەی بچووکەیە دەخلی قومی ئینسانە مسرەکەەوەی نەکردووە کە بە دوای بەردەوام بە دوای ئەوە بگەڕێک کە سەرچاوێکی دارایی بۆ خۆی پێیا بکاتەوە بەڵام لە لای منەکە مرۆڤەکانم هەز بەوە ناکەن. ئەڵێن هەمیشە داهێنان لە چۆ سەرچاوە ئەگرێت داهێنان لە ئەنجامی پێداویستیەوە ینی پێداویستی دایکی داهێنانە کە کەسێک پێداویستی هەیە لا و گەنج کە بێکار بوو ناکری هەمیشە باس لەوە بکە کە خەڵکێکەڵێ جاران بە دەفتەرێ پرۆژەیەکە کرا ئەمڕۆ بێ بلۆکت هەبێ ئاخر ئەم ئەمە لە توانای هەموو کەس نییە هەموو ئەو کەسانی کە بۆ یادگاری ڕەنگە ئێستا خاوەنی چێشخانەی زۆر گەورە بن وانە بەڵام بۆ یادگاری بۆ یادگاری یان بۆ بەرەکەت یان بۆ بۆ بۆ ئەوەی کە بە مناڵەکانی خۆی بڵە ڕەنگە ئەو عەربانەی هەڵگرت بێ کە کاتی خۆی لەو عەربانەی و دەستی پێکردبێ ئەمە بەڵگەیە لەسەر ئەوەی کە هەموو پرۆژەیەک سەرەتاکانی چیرۆکێکی سەرکەوتن هەیە چیرۆکێکی سەرکەوتن هەیە کە خەڵک بە پرۆژەیەکی بچووک دەست پێ دەکا دوای ئەوە لەو پڕۆژە بچووکەوە سەرچاوە ئەگرێ ئەگاتە پڕۆژەی زۆر گەورەتر نمونەی وا لە دنیادا زۆرە وڵاتی مسلمان بە شێوەیەکی گشتی وڵاتانی ڕۆژهڵات بە شێوەیەکی گشتی خۆیان لەم جۆرە پرۆژە بچووکانە نادەن کەەوەش هۆکاری زۆری هەیە ڕەنگە بینە سەری بەڵام بە شێوەیەکی گشتی زۆر پرۆژە هەیە بچووکن بەڵام بەسوودن تۆ بڕوانە تۆڵەی مەسەلەن لە ڕوویەکەوە لە ڕووی تەندروستییەوە بۆ نموونە گشت خواردنێک کە معلبات بێ وانە قوتوبند کرابێ لە وڵاتانی ترەوە ینی لە وڵاتێکی وەکو ئەوروپا یا ئەمریکای باشوور یا لە چینەوە قوتوبندێک هاتووە گەیشتووە بە ئێمە لەسەری نووسراوە 2010 هەتا 2011 ئەخر سێ ساڵ خواردەمەنیەک لە نێو قوتوویەکە بند کرابێ تا سێ ساڵ تێک نەچێ بۆ ئەوەی بخورێ بە خۆڕاییە یعنی چۆن تێک ناچێ باشە بۆ تێک نەچوو دیارە مەوادی حافزەی تێکراوە نیە ئەم مەوادە حافزەیە کە تێکراوە علل ئەکسەر ڕابلێن لە ڕووی کیمیاوی بنزواتی سۆدیۆمە دیارە بڕێکی ئەوەندەیان تێ کردووە بەشی سێ ساڵ ئەخر بەشی سێ ساڵ زۆر زۆرە زۆر کە سێڵێ من ئەو ئەو معلباتە ناخۆم بەس هەموو کەس تووشی معلباتێک بووە ئاگای لە خۆی نیە هەموو ڕۆژ ئەیخوا چییە دۆشاوی تەماتێ زۆر کەس خۆی لە معلباتی شت ڕزگار کردووە لە خواردنی تر بەس دۆشاوی تەم دۆشاوی تەماتەیەکێکە لەو شتانە مەعجوونی تەماتەیەکێکە لەو شتانی کە لە کۆمەلگەی ئێمەدا جاران لە وەرزی هاویندا ماڵەکان خۆیان دروستیان دەکرد بە پاچی و هەڵیانەگر بۆ زستان بەشی زستانیشی دەکردن کەواتە ئەوەی خۆت ئەیکەیتە شووشەیەکە و بەبێ هیچ مادەیەکی حافزە هەڵی ئەگری بۆ زستان خواردنێکە زۆر لە ڕووی تەندروستیەوە چاکە بەڵام هەموومان ڕۆژانە پێویستیمان بە مەعجونی تەماتەی دەرەوە هەیە هەموومان کە بەکاری دێنین مادەی حافزەشی تێکراوە کاریگەری لەسەر هەموومان هەیە لە ڕووی تەندروستیەوە کەواتە ئێستا ئەگەر ماڵان بتوانن نمونەیەکی ئاوا ناوخۆی لە وەرزی هاویندا بە شێوەیەکی پاک بە شێوەیەکی تەندروست لە شووشەی جواندا ئەم ئەم جۆرانە بە گرانتریش بیفرۆشنەوە خەڵک ئامادەیە بیکڕێ بۆ چونکە هیچ مادەیەکی حافزەی تیانە لە ڕووی تەندروستیەوە زۆر چاکە و بۆ زۆر نەخۆشی چارەسەرە چونکە بریتە لە چی بریتە لە گوشراوی تەماتەی ڕاستەقینە بەبێ هیچ مادەیەکی تر مەبستم ئەوەیە زمانی زوو لە کوردەواری هەموو شتەکان لە هاویندا وشک دەکرانەوە هەڵدەگیران بۆکەی بۆ زستان ئەمە مەسەلەیەکی ژینگەپارێزییە، ئەمە مەسەلەیەکی تەندروستیشە لە هەمان کاتدا، کە تۆ زستان شتێک دەخۆی هیچ ماددەیەکی حافزەی تێدا نییە. ئێستا ئەمڕۆ لە ڕووی تەندروستییەوە مرۆڤەکان ئەوەندە ئامادەن بڵێی ئەم دۆشاوی تەماتەیە خۆماڵییە، ئەم مێوژە خۆماڵییە، ئەم بابەتە مڕەبایە خۆماڵییە، خۆمان دروستمان کردووە و. فڵانە ماڵ دروستی دەکەن و بە شێوەیەکی پاک و ڕێک و پێک زۆر چاکترە لە گشت هەموو قوتوبندانی کە لە دەرەوە دێت بەڵکەوەتە ئەمە مەسلەیەکی گرنگە مامسە بە ئەو دو پرسیار و دواتەوەری بەرنمەکەمان بی بۆچی کەم کەس لە ئێمە پرۆژەی بچووک ئەنجام دەدا ئایا هۆکارەکەی تەمبەڵە بە کوردیەکەی یان خۆ ئەوەیە کە ئێمە دەخلەکەمان بای ئەوەندەیە کە پێویست ناکە بچین خۆمان بە ئیشی لاوەشی دیکە خەریک بکەین و پێویستمان بۆیە کە ببین بە فەرمانبەرێکی حکومی و بژێویمان پێ وای نا ئێستا بێگومان بێکاری هەیە بێکاری ئەم ئەم قەیرانە نێودەوڵەتیە بە بەردەوامی ئێستا ڕووی کرۆتە هەموو وڵاتان هەموو وڵاتان دوجار توانای ئەوەیان نییە هەموو کەس تەعین بێت هەموو کەس لە پشتی مێز و کورسێکەوە دابنیشۆ بەرهەمی نەبێ بۆیە دەتوانی بڵێ هۆکاری زۆر سەرەکی ئەم پرۆژە بچووکانە کە خەڵک پەنای بۆ نابە یەکەمیان ئەتوانی بڵێ کەم باوەڕبوونە بەخۆ یعنی باوەڕ بەخۆ نەبوون مەسلەیەکی یەکجار گرفتە گەنج یا لاو بڕوای بەخۆی نییە کە پرۆژەیەکی ئاوا بچووک دەوڵەمەنی بکە یعنی گەنجی ئێستا پێی وایە گشت ئەو کەسانەی ئێستا دەوڵەمەندن هەر ئاوا دەوڵەمەند بوونە. ئەمە شتێکە کە ئینگلیز ئەڵێ من کەسێکم کە بە کەوچکی زێڕ خواردن نەکراوە بە دەممەوە. هەموومان کوڕی هەژارین لە لە بە جۆرێک خەڵک دەستی پێ کردووە لە سەرەتاکان بە کەوچکی فافۆن نانی خواردووە. مانای وایە ئەم حاڵەتە کە گەنجی ئەم سەردەمە گرفتێکی هەیە دوا دیمەن دەبینێ لە فلیمەکە دوا دیمەن کە ئەبینێ لە هەر فلیمێک کەسێ بە ئامانجی خۆی گەیشتوە ئەبێ بچی لێی بپرسی بڵێی تۆ چۆن دەستت بەم کارە کرد کاتێ کە ئەبینێ ئەبێ متمانە بە خۆی بکا کە توانای ئەوەی هەیە کارێکی وا ئەنجام بدا خاڵێکی تریان ئەوە بوو کە وتمان نەبوونی سەرچاوەی ئەو ئەو سەرەتایە کە ئەو خاڵانەی ئاماژەمان بۆ کرد یەکێ لەو خاڵانە بدۆزینەوە بۆ ئەوەی کە سەرچاوەی داهات هەبێ مەسەلەیەکی گرنگە خاڵێکی تر بریتە لە ترسان لە خەسارەت یعنی ئەڵێ من زەرەکەم ئەی خۆی دانیشتن خۆی دانیشتنەکە زەرە هەر دانیشتن بەوەی کە هیچ بەرهەمێک نەبێت زیان و زەرە دەستپێکردن کەواتە باشترە هەست نەکردن بە بەرپرسیارەتی یعنی بۆ دایکێک بە پارەی خەڵک ئەو ئەو کوڕە بژێنێ بۆ دایکێک بە پارەی هەتیوانە ئەو کوڕانە ئەو کچانە بژێنێ بۆ کچێک لە ماڵەوە دانیشتی بێ ڕاستە تەعین نەبووە ڕاستە کاری نییە بەس ئەتوانێت شت بکە کار هەیە ئەمڕۆ ئەگە کەسێ خوێنەوار بێ لە ڕێگەی ئەم هەموو ڕۆژنامانەی کە هەیە دەتوانێت بابەت بنووسێ ئەگەر توانای بابەتی نووسینی نییە دەتوانێت لە عەربی وەرجێڕێ بۆ کوردی لە ئینگلیزی وەرجێڕێ کەس هەیە ئێستاکە چوار بابەت پێنج بابەت لە مانگێکە ئەنێرێ بۆ چوار ڕۆژنامە سە سەد و پەنجا هەزار دیناری هەیە بە پارەی ئەو ئەو بابەتانی کە ئەینێرێ بۆ ئەو ڕۆژنامانە ئەو بۆ خوێندەوار بۆ کەسێکی نەخوێندەوار شتێکی تر پرۆژە زۆرە ئەگەر ئینسان بیری لێ بکاتەوە هەروەها ڕەنگە هۆیەکی تر ئەوە بێکە نەزانێ ئەم پرۆژانە چەند بەسوودن یعنی ئەگەر لە کەسێک کە ئەوانەی بێکارن سێری ئەوە ناکەن کەسێک لە سەر ڕێگایەک عەربانەیەکی داناوە ئەڵێ بەیانی هەشتی بەیانی تا یانزەی نیوەڕۆ بەس لەسەر ئەم ڕێگایە من لەفە ئەفرۆشم باشە کاتێکە ئەو معاشەی دەرەهێنێ بە قسەی خۆی یەکسانە بە معاشی بەڕێوبەرێکی گشتی باشە کەس هەیە کە دوکانێکی فەلافل بەڕێوە ئەبا خۆی ئەڵێ لە بەیانی تا ئێوارە بە دوو کەس یا بە یەک کەس باشە بای حوسەت و پنج هزار داهاتی هەیە حوسەت و پنج هزار لە ڕۆژێکە فیسی بکە ئەکاتە 22 میلیۆن و نیو دینار پارەی سێ وەزیرە کەواتە خەڵک نازانێ ئەم ئەم شتە بچووکانە چەند پارەی گەورە بەدەستێنێ چەند پارەی گەورە بەدەستە هێنی کە ئەو پارانەی وەزیرێک وەری ئەگرێت تۆ سێ ئەوەندەی وەزیرێک ئەتوانی دەربێنی بەو شتە بچووکانە بەڵام گرنگ ئەوەیە بڕات بەخۆت بێ دەست پێ بکەی نەترسی ئەمانە هەمووی مەسلەی زۆر گرنگن شەرم نەکەی کۆمەلگەی ئێمە زۆر شەرمەکە کۆمەلگەی ئێمە پێی خۆشە یعنی کارێک ئەنجام بدا بە جۆرێک لە جلوبەرگەوە یعنی ئەڵێ باسکم قۆڕێوێ لە برسا بەس مادام پێڵاوەکەم جی ڕێ دێ ئەمە شتێکی جوانە نا بە پێچەوانەی ئەمەوە گرنگ ئەوەیە تۆ خەڵک پێڵاوێکی کۆن لە پێکا بەڵام سکی تێرە دەستی ماندوو لەسەر سکی تێرە سەرنجام عیب نییە چونکە دوجار ئەبێ ئێمە وەکو ئەو نمونانەی ئێستا وڵاتان پیادەیەکەن گەنجێک لە بەیانەوە تا ئێوارە بە بەجلی کارەوە ئیش بکا بەڵام دوای عەسری لێهات جلێکی جوان لەبەرەکاتو پارەی هەیە و ئەتوانێ هەموو ئامانجەکانی خۆی بەدی بێنێ. بەڵ ماموستا ڕۆڵی حکومەت چیە لە بایەخدان بە پڕۆژەی بچوکە یانی ئایا پێویست ناکە ئەویش ڕۆڵێکی ئیجابی ببینی لەوەی کە گەنجان هان بدە یاخو ئەوەی کە کاتێ ملکیەتی فکری یا ملکیەتی ئەو داهێنانکاریە ئەنجامی بدە بەناوی ئەو ئینسانان بکرێت و نەخورێ ئەوانە بەڵ کۆمەڵە شتێ وکمانی چەند یاسایەکێک کە پێوتە یاسای پاراستنی مولکێتی فکری کابێت لە هەموو شوێنێک داهبێ بۆی ئەو ئەو ئەفکارانە نەدزرێن چونکە بەڕاستی ئەو دەستگایانی کە ئەم جۆرە کارانە ئەکەن شتێکیان هەیە پێوترێت سندوق لە ئەفکار ینی سنوقی سنوقی بیرکردنەوە تۆ دانیشی بیرکردنەوەیەکت بۆ دێ یعنی تۆ ئێساکە بڵێ ئافرەتێک ئەتوانێت لە ماڵەوە کێکێک دروست کات و بیفرۆشی ئەڵی ئەی پارەی غازەکەی لە چۆ بێنێ پارەی نەوتەکەی وانە بەڵام ئەزانی ئێستاکە بە بیر و بۆچ بە فکرەیەکی زۆر میکانیکی ئاسان ئێمە 24 سعات ئێمە ببوورە ئێمە چوار وەرزە هەتاومان هەیە چوار وەرزە هەتاومانە ئێستا ئەلئان لە بازاڕەکانی کوردستانە ئێستاکە ئێمە گەرمکەرەوەمان هەیە بۆ ئاو گەرمکردن بە وزەی هەتاو وانە دەستکاریەکی تیا بکە مهندسێکی ئەندازیاری میکانیکی دەستکاریەکی تێ بکە توانین فڕنێک دروست کراوە ئێستاکە فڕنێک دروست دەکەین بەچی کار بکە بە وزەی هەتاو ئەم وزەی هەتاوی ئەم هاوینە هەمانە فڕنی ئیش پێەکەین لە ماڵیشەوە بە وزەی هەتاوی هیچ مەسرفێکی تیان یەکەوەت وزەی هەتاوە خوا داوێتی سەرەنجام ئەتوانی بە تێچوویەکی زۆرکەم کۆمەڵە شت سوورکەیتەوە ببرژێنی بیفرۆشیت و قازانجکەیت کەواتە ئەمە مەسەلەی مولکیەتی فکریە مەسەلەیەکی تر پێدانی قەرزە قەرزی بچووک بچووک بۆ ماوەی دیاری کراوە مەسەلەی تر وەزارەتی کار و کاروباری کۆمەڵایەتی هەم ئەمانە دەتوانن لەگەڵ کۆمەلگەی مەدەنی لەگەڵ بڵێم چی لەگەڵ دەوڵەمەندەکان هەموو ئەمانە بێکاریمان لێ کەمەکەنەوە بەم شتە بچووکانە دەتوانی شتی گەورە بکەی. دوا پرسیارم لە مامۆستا هیوا چۆنە بە دروست بونی پرۆژەی بچوک لە هەرێمی کوردستان؟ بە دڵنیایی ئەبێ هیوام هەبێ بەڵام ئەڵێن هەموو هیوایەک و هەموو خەونێک مەرج نیە بێتە دی ئەگەر کاری بۆ نەکرێ کەواتە ئەم کارە لەسەر چێ بە سەرەتا پێش ئەوەی باسی حکوومەت کەی پێش ئەوەی باسی پەرلەمان کەی هەر فێری ئەوانە بووین ئێمە ئەو شتانەکەی تاک وەکو خۆی تاکێکی ئازای کۆڵنەدەری بەتوانای شەرمنەکردوو دەست بەم کارە بکا کە هەموومان لە تەمەنی ئەو گەنجانە بووین کاری لەم جۆرەمان کردو. لە کۆتایدا زۆر سپاس بۆ مامۆستا سواسۆس، زۆر سپاسی بۆ بەڕێزانە کە بە دیارمانەوە دانیشتن و بە هیوای ئەوەی کە پڕۆژەی بچووک ببێتە سیمایەک لە کۆمەڵگای ئێمەمان و خزمەت بە ئابووری وڵاتمان بکا. هەروەها دەتوانن بە بە ئیمێڵی پردێک سەنتەر پردێک سەنتەر یاهۆ دۆت کۆم پەیوەندیمان پێ بکەن و تا ئەڵلقەیەکی دیکە خواتان لەگەڵ